واستکبارا بەڕاستی منیش هەرچەند بانگ مەکردن بۆ ئەوەی کارێک بکەن تۆ لێیان خۆش ببی پەنجەیان ئەخستە گوێچکەیان تا هیچ نەبیستن و جلەکانیان ئەدا بە خۆیانا و خۆیان پێ دائەپۆشی و سوور ئەبوون لەسەر کافری پڕ بە دڵ و خۆیان لەوە بە زلتر ئەزانی کە مل بۆ فەرمانبەرداری خوا کەچ بکەن ئەوە دەرتان چیە بۆ قەدر و حورمەتی خوا ڕاناگرن کە بانگتان ئەکا بۆ باوەڕ پێکردنی. وقد خلقکم اطوارا. کە خوایش ئێوەی دروست کردووە و بە چەند قۆناغا تێیپەڕاندوون، ئاو بوون لە منداڵانی دایکا بوون بە پارچە خوێن و پاشان بە پارچە گۆشت و ئێسقانیشی خستە لەشتان و کردنی بە مناڵێکی ڕێک و پێک و لە سکی دایکی دەرهێنان.